والصلاة والسلام علی سیدنا وحبیبنا محمد وعلی آله واصحابه اجمعین ئیمانداران و خواناسانی بەڕێز سەلام و ڕەحمەتی خوای پەروەردگار لە ئێمە و سەرجەم ئەهلی قیبلە بێ لەم کاتە پیرۆزەدا لە ماڵێک لە ماڵەکانی خوادا لەگەڵ هەموو ئومەتی پێغەمبەرا صلی الله علیه وسلم خۆشەویستان و بەڕێزان کاتێک خوای پەروەردگار بەشەر مرۆڤی لەسەر ئەم زەویە دروست کرد و ئاوەدانکردنەوەی سەر زەوی بە ئەمانەت پێسپارد، کۆمەڵێ یاسا و ڕێساشی بۆ ئەم مرۆڤە لەم سەر زەویە دانا. کۆمەڵێ بنچینە هەیە کە ئینسان لەسەری بژیا هەموو خەڵکی بە ئاسوودەیی دەژین. وەکو بنەمای، ولقد کرمنا بنی آدم، خوای پەروەردگار بە نەستی ئایاتی قورئان و لە هەموو دینە ئاسمانیەکانیشا چەسپاوە کە بەڕاستی خوا ڕێزی لە بەنی ئادەم گرتووە هەرچی نەوەی ئادەم بێ ئەبێ بە چاوی ڕێزەوە تەماشای بکرێ. دووەمیان خوا فەرمووی یا ایها الناس انتم الفقراء الی اللە ئەی خەڵکینە ئێوە هەمووتان موحتاج و ئاتاجن بە خوای پەروەردگار هەمووتان بەس ئیحتیاجن بە خوا ئەینا کەس ئیحتیاج نیە بە بەندەیەکی خوا کە ئەو دەوڵەمەندە و ئەو هەژارە ئەوە تاقیکردنەوەیەکە ئەویش ئیبتیلای کراوە بۆ دەوڵەمەندی وەکو ئەو ئیبتیلای کراوە بە هەژاری هەموو خەڵکی بە ئیماندار و بێ ئیمانەوە ئێوە ئەسڵتان یەک پیاو و ژنە کە ئادەم و حەوایە کەس نییە بڵێ من لە فڵان کەس لە دایک بووم من لەو لە دایک بووم ئەسڵی هەر هەموومان دەگەڕێتەوە بۆ یەک پیاو و ژن کە ئادەم و حەوایە ثم جعلناکم شعوبا وقبائلا وجعلناکم شعوبا وقبائلا پاشان خوای پەروەردگار کردووینی بە چەند نەوە و نەتەوەیەکەوە قەوم و زمانێکەوە، ئەمە کوردە، ئەوە عەرەبە، ئەوە فڵانە، بۆ، لتعارفو، بۆ ئەوەی کەوا تەعاروف بکەن، یەکتری بناسن، هاوکاری یەکتر بن، ئەمجا خەڵک دیفاع لە مافی خۆی بکا و مافی خەڵک پێشێل نەکا. پەروەردگار بەم ئایەتە قورئانیانە، بەم بنەما دینیانە، ئەگەر ئینسان لەسەری بڕوا، ئاژاوەیەک، کوشتنێک، بڕینێک، قەتڵێک لەم سەرزەوێدا ڕوونادا. چونکە هەموو بەشەر بەڕێزە، هەموومان ئەسڵمان یەک دایک و باوکە، هەموومان دەگەڕێینەوە بارەگای یەک قاپی خوای پەروەردگار، هیچ کەس نییە بێ ئیحتیاج بێت لە خوا، موحتاج بێت بە عەبدی خوا، هەموومان هەر ئیحتیاجی خواین. بەڵام بەڵام بەڕێزان لە موقابیلا ئەوانەی کە خوانەناسن ئەمەیان قبوڵ نییە. کاسێک سەرکردەیەکی کافری بێ دین پەیدا دەبێ ئەڵێ من ئەمەم قبوڵ نیە خەڵک هەموو هەر عەبدی خوا بن و عەبدوڵڵا بن ئەبێ عەبدی منیش هەبێ ئا لەوێدا پێکدادانی بەرەی حەق و ناحەق پەیا دەبێ ئا لەوێدا نور و تاریکی دەچن بەیەکا جا ئەهلی تاریکی بۆ ئەوەی شەوەزەنگی تاریکی نەڕەوێتەوە بۆ ئەوەی نور و ڕۆشنایی نەیاتە ژورەکەوە پەردەکان دادەداتەوە هەموو ڕێگاکان و کون و ڕۆشناییەکان دەگرێ ئا لێرەوەیە کە دەبینی چەندین ڕۆژگار هەیە، چەندین موناسەبەت و بیرەوەری دروست دەبێ کە مرۆڤ زوڵمی لە مرۆڤێکی تر کردووە، کە هەوڵی سڕینەوەی داوە، کە بە موستەلەحی سیاسی ئەمڕۆ ئەڵێن جینۆسایدی کردووە، واتە قەتڵ و عامی کردووە، چاک و خراپی بەیەکەوە لە بەین بردووە و توێتی یان ئەبێ لەگەڵ منا بی یان ئیتاعەی من بکەی یا من بە خوای خۆت بزانی بە ڕازیق و مرێنەر و ژێنەری خۆتم بزانی یان ئەبێ نەبی جا ئەم سیاسەتە کە بەشێکی گەورەی بەر میللەتی کوردی موسڵمان کەوتووە لە دێر زەمانەوە هەیە سەیری قورئان کەن قورئان یەکێ لە سوڕەتە پیرۆزەکانی ناوی سوڕەتی البروجە خوای پەروەردگار لەو سوڕەتەدا کە دواتر ئایەتەکان تەفسیر دەکەم چونکە سوڕەتەکانی قورئان حیکایەت نین بەسەرهاتێک نین باسی گەلێک بگێڕێتەوە یعنی حەتا ڕۆژی قیامەت ئەم بەسەرهاتە دووبارە دەبێتەوە سەبەبی هاتنە خوارەوەی ئەم ئایەتانە و باسکردنەکەی وەکو لە تەفسیری ابن کثیرا هاتووە دەفەرمێ، دانیشتوانی ناوچەیەک هەبوون، مەنتیقەیەک، دۆڵێک، سنوورێکی بەرفراوان هەبوو و خەڵکێکی خواناس و دیندار بوون، ئەیانگوت ئێمە عەبدی اللەین، پاشای وەخت، پاشایەکی ستەمکاریش لەو سەردەمەدا هەبوو، دەسەڵاتدارێکی بەهێز، ئەیگوت خەڵک نابێ عەبدی خوا بێ، ئەبێ عەبدی منیش بێ، چونکە ئەوەی ئیتاعەی من نەکا و بوونی نابێ، ناوی نابێ، نانی نابێ. ئەو خەڵکە پەنایان بردە بەر شاخ و دۆڵەکان و سنوورێکیان بۆ خۆیان جیا کردەوە، ئەمە زەمەنێکە کەی تەقریبەن چوار پێنج هەزار ساڵ لەمەوبەر ئەمە ڕووی داوە، قورئان تۆماری کردووە. خۆیان وتیان ئێمە بەس عەبدی خوا، عەبدایەتی خوا دەکەین. ئەو پاشا ستەمکارە شایەنی ئەوەی نییە ئێمە ئیتاعەی بکەین. بەڕاستی ئەویش عەبدێکی خوایە، بۆ خۆی بە خوا بزانێ بەسەر ئێمەوە. قورئان دەفەرموێ، بە کشتوکاڵەوە خەریک بوون، بە مەڕداری و مانگا بەخێوکردن و ئاژەڵ ڕێوەڕاندنەوە بۆ خۆیان فەقیری ماڵی خۆیان دەکرد. هەتا ڕۆژگارێک پاشای وەخت کە زانی ئەمانە ناگەڕێنەوە بۆ ژێر دەسەڵات و سوڵتەی، جەیشێکی یەکجار گەورە و بەدەسەڵاتی پێکهێنا. لە هەموو لایەکەوە تەوقیان کردن. ئاگریان بە مەنجەنیق بەسەرا باراندن، مەنجەنیق وەک دەبابەی ئێستا وابوو، پڕیان کردووە لە ئاگر و بەسەریانا دەباراندن، خانووەکانیان سووتاندن، خەڵکەکە لە تاوی لەشی خۆی هەموو فەقیر و هەژار و مەزڵووم بوو ڕای کردە دەرەوە. پاشا هەموویانی سجن کرد بە ژن و پیاو و مناڵەوە حەتتا توانیان لێیاندان. ئەمجا لەو بەر هەتاوە ڕایانگرتن بەو هەموو جەیشە جەبارەی کە خۆی هەیبوو ئەو پاشایە چاڵی گەورەی پێ هەڵکەندن، ئەو کاتە شۆفڵ و حەفارە نەبووە، بە هەزارەها خەڵک خەریکی هەڵکەندنی چاڵ بوون، چاڵ و حەفری زۆر گەورەیان لێدا، دواتر وتی چی دارستانی وشکە بیبڕن و بیخەنە ئێرەوە، چی دار و چی کەیە بهێنن، ئاگریان دا، بڵێسەی ئاگر دەفەرمێ ئەچووە ئاسمان، ئا لەوکاتەدا ئەو خەڵکەیان دێنا ئەیگوت خوا دەپەرستی یان پاشای وەخت دەپەرستی، خەڵکەکە سبحان اللە زۆر ئیمان دامەزراون ئەگۆ بەس خوا دەپەرستین پاشاش هەر عەبدێکی بێ دەسەڵاتی خوایە یەک یەک فڕیان دەدانە ئەو ئاگرەوە لە تەفسیرەکە ئەفەرمێت چۆن پەپولەکە فڕەچێ بەلای ئاگرا یەکسەر باڵەکان دەسووتێ هەر لە ئاگرەکە نزیک دەبوونەوە دەموچاویان هەڵدەقرچا و جل و بەرگیان بەبەرەوە نەدەما پارچە پارچە ئەو خەڵکە لەو چاڵانەدا سووتێندرا لە تەفسیری ابن کەسیرا دەفەرمێ حەفتە هەزار کەسیان ئاوا سووتان حەفتا هەزار کەسی ئەو زەمەنە کە لەوانەیە هەمووی ملیۆنێک خەڵک لەسەر زەوی هەبووبێ، حەفتا هەزار کەسی پێنج هەزار ساڵ لەمەوبەر یەکجار زۆر بووە. هەموویان سووتاندن ئا لەوێدا پاشا و دەسەڵاتدارەکەی تەن قەنەفە و کورسی و مێزیان بۆ دانابوون، عەرەق و شەرابیان دەخواردەوە پێ دەکەنین کە ئەو خەڵکە دەسووتا. خوا دەفەرمێ ئاوا یەک زەڕە دڵیشیان نەدەلەرزی، لەززەتیان لێ دەکرد کە ئەوانەیان ئاوا دەکوشت. ئەوە سەبەبی هاتنە خوارەوەی سورەتی بروج. پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم دەفەرمێ ئەم مێژووە دووبارە دەبێتەوە. ها ئەوەی قورئان فەرمووی دووبارە دەبێتەوە. خۆشەویستی خوا دەفەرمێ کە گەشتی ئیسرا و میعراجم پێ کرا کە بەرز بوومەوە بۆ ئاسمانەکان سبحان اللە لە سەروو ئاسمانی حەوتەمەوە بۆنێکی ئەوەندە خۆشم بۆ هات لە ژیانما بۆن عەتری وام نەکردبوو. لە ژیانما بۆنی عەتری وام نەکردبوو کە پێغەمبەری خوا هەر عەرەقی لاشەی خۆی لە میسک بۆن خۆشتر بووە لە میسکی بەهەشت بۆن خۆشتر بووە فەمووی لە ژیانما بۆنی وا خۆشم بۆ نەهاتبوو وتم ئەی جوبریل پرسیم شایەنی هەڵوێستە لەسەر کردنە ئەی جوبریل ئەم بۆنە خۆشە هی چییە جبریلی ئەمین فەرمووی، ئەی محمد صلی اللە علیە وسلم ئەوە بۆنی جەستە و لاشە سووتاوەکەی قژداهێنەرەکەی کچەکەی فیرعەون و پێنج مناڵەکەیەتی، بۆنی جەستەی سووتاو و مووی سووتاو و پێستی سووتاو ئینسان لەبەری ڕادەکا، ئەوەندە لای خوا بەڕێزە ئەو وەختەی جەستەکەیان سووتا هێشتا ئەو بۆنە لای خوا نەبڕاوەتەوە، ئەوە هی کێیە هی زەمانی فیرعەونی سەردەمی حەزرەتی موسایە یەکیان مەمکەخۆرە شەش حەو مانگانە شیری دایکی دەخوارد کە باوکیان مرد ئەم ئافرەتە بە ڕووی سوورەوە ئەم دەرکاو دەرکی کرد دەستێکی کارامەشی هەبوو لە قژداهێنان و ڕازاندنەوەی ئافرەتاندا سەلیقەی هەبوو لەوەدا لە ماڵی فیرعەونە فیرعەونی زەمانی حەزرەتی موسا گیرسایەوە کچێکی هەبوو فیرعەون زۆر بەردەوام ئیش و کاری بەس خۆڕازاندنەوە بوو ئەم ئافرەتەی بەکرێ گرت کە دیمەنی ئەوەندە جوانی ئافرەتی دەڕازاندەوە و قژەکانی دادێنا و بە دەستووری ئەو زەمەنە ئافرەتی دەڕازاندەوە، وتی، وەرە مووچەی مانگانەت دەدەمێ، مناڵەکانیشت بەخێو دەکەم، لە کۆشکی شا هۆدەیەکت دەدەینێ، بەس ئەوەندە تۆ خەریکی قژ و پرچی من دەبی، هیچ ئیش و کاریکەت نابێ، وەکوو هەموو سەرکردە دنیاییەکان، ئافرەتەکانیان، کچەکانیان، خانمەکانیان، ئەوە چەندین خزمەتکاریان هەیە دەبێ خزمەتیان بکا. ئەها مێژوو بەردەوام وەک خۆی دووبارە دەبێتەوە. ڕۆژێکیان قژی ئەم کچەی دادێنا. شانەکەی لە دەست کەوتە خوارەوە. شانەی قژ داهێنانەکە، جوبرەئیل بۆ پێغەمبەری خوا صلی سەم ئاوا دەگێڕێتەوە، حەدیسەکە ئاوا تۆمار کراوە. لەو کاتەیا کە هەڵی گرتەوە وتی بسم اللە بە ناوی تۆ خوایە. ئەم ئافرەتە ئیماندار بوو بە حەزرەتی موسا ئیمانەکەی شاربەوە لە ترسانا. لەو کاتەیا وتی بسم اللە بە ناوی تۆ خوایە. کچەکەی فیرعەون وتی، مەبەستت باوکم بوو؟ بەلای ووشەیەکی غەریب بوو، چونکە کەس لەو کاتە نەیوتبوو فیرعەون اللە ئەدام و فیرعەون بۆ خۆی دەگوت خوای هەموو خوایان هەر منم، ئەرز و ئاسمان هەموو هی منە، میسر و نیل و ئەو ئاو و ئەو خەڵکە هەمووی بەزمە، انا ربکم الاعلی، ئەگە خوا هەبێ من لەسەروو هەموو خوایەکانەوەم، ئەو خەڵکەش دەیانگوت قوربان جەنابت ڕاست دەکەی. هەموو ملکەچی بوون. ئەو ئیماندارە بە دزێوە لە تاوانە نەیدەوێرا ئیمانەکەی ئاشکراکا. پێنج مناڵی بێ باوک لەم کۆشکە بەخێو دەکرێن. ئیمانداریەکەی ئاشکرا بێ تیا دەچن. بەڵام وتی بسم اللە قەدەری خوای گەورە لەسەر ئەوە بوو. وتی مەبەستت باوکمە ئەو اللە ە؟ وتی نا ئەو اللە ە خالقی باوکیشت و منیش و هەموو ئەو خەڵکەشە. وتی کوفرت کرد پەشیمان بەوە ئەینا بۆ باوکمی دەگێڕمەوە. وتی، ناتوانم، تازە سڕێکە و خوای پەروەردگار مەیلی لەسەر بوو ئاشکرا بوو، بەل پەروەردگاری منیش و باوکی تۆش هەر اللەیە، ئەوە خالقی ئەرز و ئاسمانەکانە، ئەوەیە کە پێغەمبەر موسای بەڕزگارکەری مرۆڤایەتی ناردووە. ئەڵێ کچەکە چوو بۆ باوکی گێڕایەوە، باوکی وتی، شتی وا نابێت، لەناو کۆشکی منا ئەهلی موسای تێدابێ و ئیمانداری تیابێ، بانگی کرد، وتی، شتێکی وات وتووە؟ وتی، بەڵێ. ئەی پاشا، من لە ناو کۆشکی تۆیا خزمەت دەکەم، خزمەتی کچەکەت دەکەم، بێ ئەمرێکم نەکردووە، ئیتاعەکانی تۆم جێبەجێ کردووە، بەس ئەمە بیروباوەڕە، من یەقینم هەیە کە تۆ خالق و دروستکەری من و ئەم مناڵانەم ئەو خەڵکە نی. ئەی جەنابی پاشا، زۆر بە زمانێکی نەرم ئامۆژگاری کرد، تۆ بۆ بیر لە خۆت ناکەیتەوە، ئەتوانی پەنجەیەکی خۆت دروست کەی، چاوێکی خۆت دروست کەی، هەناسەیەک هەڵمژی، ئەوە خوایە بە تۆشی بەخشیوەو بە منیشی بەخشیوەو بەو خەڵکەشی بەخشیوە وتی غەیری من خوایەک لە وجودا نیە پەشیمان ئەبیەوە یان نا وتی پەشیمان نابمەوە ئەوە بیرو باوەڕە چۆن پەشیمان ئەبمەوە وتی پەشیمان نەبیتەوە بە سزایەک سزا دەدەم تا ئێستا کەسی وا پێ سزا نەدرابێ وتی هەرچی لە دەست دێ بیکە وتی، پاشا بیری کردەوە فیرعەون، وتی، مەنجەڵی مسی زۆر گەورەیان هەبوو، کە دار و دەستە و لەشکر دەهاتەوە بۆ نان خواردن، یەعنی مەنجەڵ هەبوو جێی چەند زەلام دەبۆوە لە ناویا کار بکا، مەنجەڵی مسی ئەو زەمەنە، خەڵک ڕەمێ مزگەر چۆتە ناوێ و مس ئیشی تیا کردووە، دوو سێ مزگەر ئیشی تیا کردووە. ئەو مەنجەڵە گەورەیان هێنا، بەس چەدەها بار داریان ژێر کرد، سوور بۆوە وتی، ڕۆنی زەیتی تێکەن، ڕۆنیان تێکرد تا پڕ بوو قوڵپەیەدا ئەو ڕۆنزەیتە مەنجەڵی مس بۆ خۆی گەیەنەرێکی زۆر گەرمی بەهێزە قوڵپە قوڵپی ئەو ڕۆنزەیتەیەدا وتی ئەو ئافرەتە و پێنج مناڵەکەی بێنن هێنان وتی ئا ئەو ڕۆنە دەبینی وتی بەڵێ وتی هەر کەسێ لێی نزیک بێتەوە چی لێکە وتی هەدم و چاوی دادەماڵێ وتی ئەوەی کە بچێتە ناویەوە وتی وەڵا قومانجاوە هەر بەچوونە ناویەوەی تر لاشە و ئێسق و پێستی لێ دەبێتەوە وتی دەی ئەو کوڕە گەورەت بێنن کوڕە گەورەکەی بێنن لەبەر چاوی تۆ دەیخەمە ئا ئەو ڕۆنەوە ئەگە پەشیمان نەبیەوە لەوەی کە خوا تاکو تەنهایە و من خوا نیم کوڕە گەورەکەیان هێنا کوڕی نۆبەرە کوڕێکی حەو هەشت ساڵ ئەسمەر جوان کوڵمەکانی لەدرەوشانەوە هێنان و لە ئاگرەکەیان نزیک کردەوە هاواری کرد دایەگیان تخوا فریام کەوە ئا لەو کاتە فیرعەون پێیەکەنی، وتی، پەشیمان نەبیتەوە یان کوڕەکەت بخەمە ئەو ڕۆنەوە؟ وتی، پەشیمان ناممەوە. کوڕی نۆبەرە، جا بناڵی نۆبەرە زۆر خۆشەویستە، کە یەکەم جارە ئەم ماڵە و ئەم دایکە یەکەم جارە ئەبێتە دایک، یەکەم جارە مەمکی ئەخاتە دەمی مناڵەکەوە. نۆبەرەکەیان خستە ئەو ڕۆنە قرچاوە، سبحان اللە، هەر کە تێیان کرد یەکسەر ئێسقانەکانی سەراو بوون و گۆشت توایەوە لێیان. ئا لەو کاتەدا ئافرەتەکە فرمێسکی ئەڕشت، وتی، مناڵی دووەمی بێنن. مناڵی دووەمیان هێنا و ئەویش هاواری بە دایکییەوە کرد، جلەکانی ڕاکێشا. سبحان اللە دەڵێ هێنایان، ئەویشیان بە هەمان شێوە خستە ڕۆنە زەیتەکەوە. ئێسقانەکانی ئاوا لە لایەکەوە کۆ بوونەوە. وتی، هەر پەشیمان نەبیتەوە، یان سووری لەسەر بیروباوەڕەکەت، وتی، سوورم لەسەرەوەی، خوا تاک و تەنهایە و تۆش هەر بەندەی خوای. سبحان اللە دەڵێ، لەو کاتەیان مناڵی سێیەمیان هێنا. مێژوو چۆن دووبارە ئەبێتەوە؟ مناڵی سێیەمیان هێنا، ئەویش بە هەمان شێوە. مناڵی چوارەم تەقریبەن عومری سێ ساڵە بوو، گاگۆلکەی دەکرد. کەوت دەڕۆیشت و ئەوانەو دەکەوت هاتەوە و خۆی بە دایکیەوە نووساندەبوو ئەیگوت دایەجان بینی بووی دیمەنەکە چەند سامناکە ئەڵێت دایکی ئەوانیشیان لەدەستسان وتی هەر پەشیمان نابمەوە مناڵی سێیەم و چوارەمیش بە هەمان شێوە مناڵی پێنجەم مەلۆتکەیەکی شەش مانگە مەمکی دایکی لە دەمیا بوو دەستە خڕ و خرپنەکانی دێنا بە قژەکەی دایکیا و پرچەکانی دایکی بادا و دایکیشی خەری بۆی خستە باوەش ناو سنگەوە پاراستۆکانی تێک دەکردەوە لە خۆشەویستیا فیرعەون وتی، ئا ئەم مناڵەت ماوە دوا هەلتە، ئەوەش دەخەمە ناو ئاگرەکەوە، ئەو خەمە ئەو زەیتەوە. وتی، تازە ئیتر چیل لە دەست لێ بیکە. سبحان اللە کە جەندرمەکە هات لێی بستێنێ لەو کاتە ختورەیەک بە دڵیا هات. ئەوەندە دیمەنی ئەو مەلۆتکەیە جوان بوو، ئینسان مناڵی خۆشی نەبێ خۆشی دەوێ. ئەوەندە دیمەنی ئەو مەلۆتکەیە جوان بوو، ئەم دایکە خەریبوو پەشیمان بێتەوە، خەریبوو بڵێ بڕوام هەیە کە تۆش خوای. ئەر لەو کاتەدا خوای گەورە فریای ئەم عەبدەی خۆی کەوت با قیامەتی نەدۆڕێ با سوور بێ لەسەر ڕێبازەکەی ئا لەو کاتەیا مناڵەکە دەمی پڕ لە شیری سپی بوو دەمی لێ کردەوە وتی یا ئوماه ئیسبیڕی دایە گیان سەبر بگرە لەسەر ڕێبازەکەت سێ مناڵ لە ژیانا قسەیان کردووە بە مەلۆتکەی حەزرەتی عیسا ئەو مناڵ و مناڵێکی تر وتی دایە گیان سەبر بگرە پەشیمان نەبیتەوە سبحان الله ئەویشیان لێوەرگرت و خستیان هەر ئەوە هەر لە دوورەوە پڕوسا چونکە وەندە ناسک بوو شیرە خوارە بوو دەستخانەکان کۆبوونەوە فیرعەون وتی دواجار جەستەی خۆتە جەستەی ڕوحی خۆت لە هەموو شتێ شیرنترە وتی هەمووی بە قوربانی دینی خوا بێ بەڵام ئەی فیرعەون یەک داواکاریم هەیە من چەند ساڵ خزمەتی ئەم کۆشکەی تۆ ئەو کچەی تۆم کرد بە ڕاستگۆیی خیانەتم لێ نەکردن وتی، من پاشایەکی دادگەرم، خوایەکی دادگەرم، چی دەڵێی من بە قسەی خەڵک دەکەم؟ ئای وایە لە سێدارە ئێدەن، لە سێدارە دان ئەڵێ وەسێتێک بنووسە، چونکە من پاشایەکم زوڵم ناکەم. تۆ لە سێدارە ئێدەی، تازە وەسێتی چ بنووسێ؟ وتی، وەسێتم ئەوەیە تو ئەو خوایە کە خستانەمە ناومەوە و ئێسقانەکانم جیا بوونەوە، لەگەڵ ئەو پێنج مناڵەما بمانکەنە تورەکەیەکە و لە چاڵەکە بەیەکەوە بماننێژن. توخوا با ئێسقانم بە ئێسقانی مناڵەکانمەوە بێت، چونکە ئەوانە شەو و ڕۆژ لە باوەشما بوون. ئەوانە لە ڕوحی خۆم خۆشەویستتر بوون سبحان اللە ئەمجا ئێسقانەکانیان جیاکردنەوە فێرعون بە پێکەینە وتی دەی با بڕۆن بۆ ئەو خوایەی کەوا بڕوایان پێ هەیە و قیامەتێک زیندویان دەکاتەوە بە یەکەوە بیان نێژن پێنج مناڵ و دایکێک ئێسقانەکانیان لە تورەکەیەکا کۆکرایەوە لە چاڵێکان نێژران پێغەمبەری خوا صلی سەلەم فەرمووی ئەو چڕە دووکەڵەی ئەو کاتە بەرز دەبۆوە بوو بەو میسک و عەمبەرەی کە پێغەمبەری خوا تۆ تا ئێستا بۆنی وا خۆشت نەبیستبوو وا بۆنی وا خۆش نەچوو بە لوتتدا هەزار ساڵ زیاتر ئەم بۆنە لە ئاسمانەکانا بڵاو دەبێتەوە نابێ ناویان تۆمار نەکرێ لە مێژوودا لە لای خوا ئەمانە ناویان بەرزە سبحان اللە ئا لەو کاتەدا بەڕێزان ئەم مێژووە دیسان دووبارە دەبێتەوە پێنج هەزار ساڵ لەمەوبەر هەزار ساڵ لەمەوبەر دێتەوە دواتر ئێمەی میللەتی کوردیش بەشێکی ئا ئەوەمان بەرکەوت کە لە زانستی سیاسەت تا پیلان جینۆساید قەتڵ و عام قەتڵ و عامی ورد و گشت دژکە ئافرەت و پیاو بەبێ جیاوازی بەبێ ئەوەی تاوانی هەبێ هیچ تاوانێکی نەبوو دەیگوت منیش بەندەی خوام و تۆش بەندەی خوای تۆ بۆ خوابی بۆ من بەندە بم ئاخر خوا قبوڵی نییە بەس لەسەر ئەوەندە ماڵی خۆما دادنیشم خزمەتی وڵاتەکەش دەکەم دەگوت نا ئەبێ یان ئیتاعەم بکەی یان نابێ لەسەر زەوی بی ئەبێ لە چاڵا بی سبحان الله ئەم مێژووی ئێمە دووبارە دەبێتەوە مێژووی ئێمە دووبارە دەبێتەوە حەتاوەکو سەردەمی جینۆسایدکردن و ئەمە ئەم مستەلەحە جوانترە قڕت قەتڵ و عامی میللەتی کورد لەناو پرۆسەی ئەنفالدا کە ئەو زاڵمە ئەو پرۆسەی بەناوی یەکێ لە سوڕەتە پیرۆزەکانی قورئانەوە دانا کە خوا باسی ئەوە دەکا لەناو لەشکری موسڵمان و کافرا کە لە مەیدانی جەنگا بەرەوڕوو بوونەوە نابێ مناڵ بکوژرێ، نابێ ژن بکوژرێ، نابێ کابرایەک بۆ خۆی خوا دەپەرستێ بکوژرێ، نابێ ئەوەی شمشێری فڕێدا بکوژرێ، نابێ بە دووی کەسێک کەوی کە وتی لا الە الا اللە بڵێی لە ترسانە نابێ بکوژرێ، نابێ ئەمانە هیچی بکوژرێن، ئەو دەسکەوتەی کە لەو جەنگەیە ئەو دێ ماڵت دەخوا تۆ ماڵی ئەو دەگری، نابێ هەر کەسە پەلاماردا ئەبێ لە خزمەتی وڵاتەکەیا بەکار بێتەوە، ئەنفال یەعنی ئا ئەوە، ئەو هات ئەو پرۆسەی بە ناوی ئەنفالەوە نارد بۆی میللەتەکە لە قورئانەکە هان بدا. هەر وەکو ئەوەی کە میللەتی ئێرانی بە سارۆخی حوسێنی دەیزانی خەڵکی ئێران شیعە مەزهەبەکان زۆر حوسەینیان خۆش دەوێت سارۆخەکەی ناو دەنا حوسێن ئەگۆ حوسەینەوە بە ڕوحی تۆ یا دەکەم ئەوەش بۆ خۆی سیاسەتێکی زۆر کارامەیە ئەگە میللەت وریا نەبێ ئەوێ بەو ناوەی کە تۆ معتەقەدی پێی و خۆشت دەوێ بۆ بتەزێنێ چواردەی چوار کە بەیانە چواردەی چوار بوو بە ڕۆژی ئەنفال بۆ میللەتی کورد ئەو ڕۆژە ئەبێ بەرز ڕاگیرێ هەمان ئەو ڕووداوانەیە کە قورئان تۆماری دەکا کە پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم بۆمان دەگێڕێتەوە وەڵڵاهی هەمان شت بەسەر خەڵکی لادێکانی ئێمەدا هات خەڵکێک بۆ خۆی ئا لەو بنارەیا دانیشتبوو بە دەستی قڵیشاو بە گۆچان خەریکی مەڕ بەخێوکردن و مانگا بەخێوکردن و کشتوکاڵکردن بوو لەو پارچە زەویانەدا بە جلوبەرگی دڕاو و قات و بێ پێڵاویەوە بەڵام دیندار و دڵ پاک و ئەهلی مزگەوت یەک دێنە بۆ مزگەوتی نەبێ حەوز و ئاوی نەبێ مەدرەسە و فەقێی نەبووبێ هەموو لادێیەکی ئەم کوردستانە زانکۆیەک بووە چونکە خەڵک ئیجازەی مەلایەتی دوانزە عیلمی لێ وەرگرتووە هەمووی جامیعەیەک بووە هات ئەو جەیشە گەورە دەوری ئەو خەڵکانەی گرت بە هەمان پاشای پێشوو کە دەوری گرتن ئەو بە مەنجەنیق ئەم بە دەبابە و تۆپ هەموو ماڵەکانی سووتاندن بۆی خەڵکە بێتە دەرەوە دواتر چۆن خەڵکی لێک جیا کردەوە گۆڕێک دۆزرایەوە پێرار سەد و دوو منداڵی بەس مناڵی ساوا تێدا بوو ئەو سە و دوو مناڵە پیاوێک دواتر شاهیدی دابوو وتوی لە چەمچەماڵ بینی من پێنج پاس پڕ لە مناڵ بەس دوو ژنیان لەگەڵ بوون دوای دوو ژنەکەشیان لەگەڵا بوون پڕ لە مناڵ بوو برسیان بوو منیش چووم پسکیتم بۆ کڕین یەک دوو کارتۆن پسکیت لە دووکانێ وتم بیاندەن بەو مناڵانە ئەو بۆوا دەگرین ئەمزانی گیراون و ئەنفال کراون زابتەکە وتی پسکیتی چیان نەدەیتێ هەمووی دوو ڕۆژیان لەسەر زەوی نەماوە ئەیزانی ئاوایان لێ دەکەن هەر هەموویان لە یەک چاڵا سەد و دوو دانە مناڵی بچووکیان لە یەک چاڵا دەرێنایەوە هەموو ئێسقانەکانیان بەیەکەوە بوون هەمان ستەمە و لە میللەتێکی مەزڵومی موسڵمان دەکرێ کە تەنها ئەوەی دەڵێ تۆش خوا نی تۆش عەبدی خوای بەس ئەوە تاوانەکەی بوو چەندین مەئسات هەیە کە باس ناکرێ بەڵام من مەبەستم ئەوە بوو ئەم مێژووی خوانەناسی دووبارە دەبێتەوە ئافرەتێک هەیە بە ناوی ئامینە فەرەج خەڵکی مەنتیقەی ناحیەی سەرقەڵا یەکێ لە گوندەکانی ئەوێ بەسەرهاتی خۆی دەگێڕێتەوە باسی ئەوە دەکات دەڵێت دێیەکمان هەبوو سەد ماڵ خەریکی مەڕداری بووین خەریکی کوشتوکاڵ و فەلاحەت بووین ژیانێکی خۆش و لەبارمان بێ قڕە دەبردە سەر پیاوان دەچوونە مزگەوت مەدرسە و حجرەی فەقێمان هەبوو دوای ئەوەی لە بەیانێکا دەورمان گیرا و تۆپبارانێکی خەست کراین هاوسەری ژیانم من خاوەنی پێنج مناڵ بووم حامیلەش بووم ئەو ئافرەتە دەڵێ پێنج مناڵم هەبوو حامیلەش بووم لە بە حەوشەکەی خۆمانا پارچەیە تۆپ لە ملی دا و ملی لێ کردەوە شەهید بوو ئەوەندە وەختەکە ناڕەحەت بوو لە تاوی ڕوحی خۆمان یەک دوو برا و کەسوکار و پورزا هاتن فریای ئەوە نەکەوتین بیشۆین و کفنی کەین بەس جلەکانی خۆیان و لە حەوشەکەی خۆماندا چاڵێکمان بۆ خەد و خسمانە ناویەوە واللە فریای ئەوە نەکەوتین کفن و دفنی کەین دواتر هەموو خەڵکەکە ڕای کرد و دەیەکەی بەجێهێشت بێ ئاگا لەوەی کەمینمان بۆ دانراوە و ژن و مناڵمان هەمووی گیرا هەموویانیان گرتین، ئەڵێ بردیانین، بەیانێکی زوو بردیانین بۆ مناحەی مەیدان، دواتر بردیانین بۆ تۆپزاوا، دواتر بۆ نوگرە سەلمان، ئا لەوێدا دەڵێ من مناڵیکی ساوام بوو، مەلۆتکەیەکم دانا ئەو حەملەم دانا، لەو کاتە یەک پارچە پەڕۆیەک نەبوو من لەو مناڵە تازە بۆی پێچم. داوام لە سەربازەکان کرد ئەوانەی کە حەرەسی تەلبەندەکە بوون وتم لەبەر خاتری خوا پارچەیەک قوماشم دەنێن من ئەم مەلۆتکەیە چی لێ بکەم ئا لەو کاتەدا چوون گونیە پیسێک گونێیەکی دڕاویان هێنا گونێیەکی زبری موو لە مناڵەکەمەوە پێچا بەڵام چونکە هیچم نەخواربوو شیر نەدەهاتە دەرەوە دوای سێ ڕۆژ مناڵەکە گیای لە دەستدا و مرد هەر بەو گونیەوە دام بە چەند سەربازێک بیشارنەوە ژێر گڵیاندا، بەڵام بەو چاوانەی خۆم چاوم لێ بوو کە سەگە ڕەشەکان هاتن لە ژێر گڵەکە دەریان هێنا و پارچە پارچەیان کرد. مناڵەکەی خۆمیان لەبەر چاوی خۆم خوارد. ئا لەو کاتەدا دەڵێ مناڵێکی ترم هەبوو پێنج ساڵ بوو. داوای نانی دەکرد لە بیست و چوار سەعاتا تەنها یەک سەمونیان دەداینێ سەمونێکیش بۆ ئەوەی نەفسمان پێی ئارام نەبێ بۆ ئەوەی کە ئەوەندەی کە عەزێتماندا لە ناو خانێکیان کردبوو ژێر زەمینێکیان کردبوو پڕیان کردبوو لە مشک نیوەی مشک خواربووی میزە مشکی پێدا کرابوو بۆی ئەوەی کە دەشی خۆین هەموو لە ناو دەروونماندا بێتە تەعزیبێکی تر بێزی لێ بکەینەوە لە بیست و چوار سەعاتا یەک سەمون ئەویش لایەکی خورابوو بە مشک و ئەوانە جرج خواردبووی ئا لەو کاتەدا دەڵێم مناڵە پێنج ساڵەکەشم وردە وردە نەرم شل بوو لەسەر باوەشم و لە برسادا مرد ئەویشیان برد مناڵە حەوت ساڵەکشم مرد دوای چوار ڕۆژی تر مناڵە دە ساڵەکەشم بەسەر شان و ملما هاتە خوارەوە مرد ئەم مناڵانەیان بردە دەرەوە بە مردوویی هیچمان نەما ئا لەو کاتەدا ئەڵێ بردیانینە ژوورێکەوە پارچە پارچە کرابوو لە شوشەی شکاو کە دەدویست ڕاشکی شوشە بە پشتا دەچوو بە سەرتا دەچوو ئەوەندەیان شوشە تێدا بڵاو کردبۆوانێ بۆی کە هیچ شێوەیەک ئارامن نەبێ و ئیسراحەتن نەبێ ئا لەو کاتەدا کە ڵە عافاتێک بەوەنەی تەواوبوونی شەڕی عێراق و ئێرانەوە سەدام عافاتێکی دەرکرد و ئێمە بەر بووین هاتمەوە دوو مناڵم مابوو بەڵام کچەکەم چونکە ئەوەندە کچەکەم گەورەترین مناڵیان بوو تەمەنی چواردە ساڵ بوو هیچی نەخواردبوو ئەوەندە بەبێ لەزەت مابووینەوە هەر هاتینە دەرەوە چاوێکی لەدەستدا هەڵچاوێکی نەبینە، چاوەکەی تریشی بە حاڵ بەرپێی خۆی دەبینێ. ئەڵێ هەموو ڕۆژێ بینینی ئەم کچەشم بۆ خۆی مردنێکە، مناڵەکانی کەم هێستا مردنەکان ئەوەندە زەحمەت نەبووە، کە ئەوەش هەموو ژیانی لێ تاڵ بوو. ئافرەتێکی تر مامانی سجنەکانی تۆپزاوا بووە لە کەرکووک، تۆپزاوای کەرکووک، ئەڵێ ژن و ژنە گەنجەکان، کچە گەنجەکان، کوڕە گەنجەکان پیاوەکانیان جیا کردینەوە، پاشان هاتن ئێمەیان بردبوو نوگرە سەلمان، ژنەکان کە حامیلە بوون، ژنی مناڵە بەرد کە مناڵی بە بەرەوە بوو لەگەڵ مناڵی چوار بۆ پێنج ساڵ لەگەڵ پیرە پیاوەکان ئەمانەیان ئێمە بردینە قاعەیەکی ترەوە دواتر ئەمانە حکومەت بەری دان ئەمانە بەر عەرەفاتێ کەوتن و بەر بوون چونکە هیچ ئیشی بەوانە نەمابوو وەکو شاهید حاڵێکیش خوای گەورە بیانهێڵێتەوانە کە بزان ئەم میللەتە چ ستەمێکی لێ کراوە ئەڵێ وەڵاهی من لەوێدا دەستی مامانیم هەبوو بیست و پێنج هەزار کەس بووین لە قاعەیەکە وەرە بەس بە هەناسە مەمرە. لە شەوو ڕۆژێکا یەک سەمونیان دەداینێ تا ماوەی شەش مانگ نەت دەزانی چۆنی بخۆی ئەویش ئەوەندە ڕەق بوو بوو ئەو خەڵکەمان دەبینی خوێن بە پوکەکانیا دەهاتە خوارەوە تاوەکو نەرمی دەکردەوە ئاوێک لە چلەی هاوینا کوڵاو لە بەر سورە هەتاوە لە نورا سەرمانە بۆمان نەدەخورایەوە لە گەرمیانا ئەمە هەمووی تەعزیبێک بەس کە خوای گەورە ڕوحت دەرنەکاو دەرنەچێ تر بەدەست خۆن نیە ئەڵە وەڵایی من مناڵەکان کە دای لە دایکیان دەبوون دەیانهێنان بۆم دەمبڕین دوو بەردم بۆ هێنابووم بە بەرد ناوکی مناڵەکانم دەبڕی چونکە هیچی کەی لێ نەبوو دایک هاواری یەکرد و ناوکی ئەو مناڵان دەڵێ هەیانە ئێستا ماوە تەلەبەی زانکۆیە بە بەرد من کاتی خۆی ناوکم بڕیوە بە بەر ناوکیانم دەبڕی دیمەنێک کە دەڵێ قەل لە بیرم ناچێتەوە ئافرەتێک سێ کچی هەبوو سێ کچی مناڵی هەبوو لە سێ ساڵانەوە بۆ حەو ساڵ هەر سێ مناڵەکەی لە سجنان بردن دواتر مناڵیان کە مرد سەربازێک خەیاری دەخوارد لەو کاتەیا کە خەیاری دەخوارد ئەو مناڵە چاوی بە خەیارەکە کەوت بە دەستێەوە بوتی دایە گیان خەیار دەخۆم دایە گیان خەیار دەخۆم هەرچی ئەویش لە سەربازەکە پاڕایوتی تخوا لەبەر خوا یەک پارچەیەکی بچکۆلە ئەو مناڵە زۆر هاوار دەکا ئەڵە پێی پێەکەنی و هەر گوێشی نەیەدایە هەر هەستیشی نەدەجوڵا ئەڵە دایکەکە سەیری کرد سەیری قاچەکانی خۆی کرد نەعلی ئیسفنج هەبووی ئەو زەمانە سەوز بوو لولی کرد وتی ڕۆڵە گیان ئا ئەوە خەیارە مناڵک سێ ساڵەکە ئەیمژی حەتا ڕوحی دەرچوو نەعلەکە لە دەمیا بوو ئەڵێ وەڵاهی ئەو ئافرەتە هەتا ئێستاش خەیار ناخوا لەسەر هەر سفرەیەک بیبینێ یەکسەر بەلادا دێ و دەبورێتەوە دیمەنی ئەو کاتەی لەبەر چاوە کە مناڵک لە وڵاتی خۆتا نەعلی سەوز بچێتە دەمیەوە لە جیاتی خەیارێک بیمژێ و بە دەمەوە ڕوحی دەرچێ بەڵێ ئا ئەوە جینۆسایدی میللەتی کوردە بەڵام قورئان تۆماری دەکا قورئان تۆماری دەکا و دەفەرمێ والسماء ذات البروج سوێند بەو ئاسمانەی بەو خوای کە ئەو ئاسمانەی بە وەستێرانەوە خوڵقاندووە سەر بەرز کەوە و ئەو ئاسمانە هیچی کۆڵەکەیەکی لە ژێر نییە ئەو هەموو ئەستێرە گەورە لە بۆشایە دەسوڕێتەوە بە قووەتی جازیبەی خوای پەروەردگار والیوم الموعود، خوا دەفەرموێت، سوێند بە ڕۆژی قیامەت، کە دەبێت قیامەتێک هەبێت تۆڵە لەو زاڵمانە بسێندرێتەوە، وشاهد ومشهود، ئەبێت سوێند بەو ڕۆژەی ئەوەی ستەمی لێکراوە ئەوەی ستەم لێکراوە ئاوا بەرامبەر یەک ڕادەگیرێن. قتل اصحاب الاخدود، نەفرەت لەو کەسانە بێت کە چاڵ بۆ خەڵک هەڵدەکەنن. نەفرەت لەو کەسانە بێت کە چاڵ بۆ هەڵدەکەنن، ئەوانەی ئەنفالەکانیش هەرمان شێوە نەفرەتی خۆیان لێ بێت، چونکە خوا دەفەرمێت، قتل اصحاب الاخدود، ئا دیاری ناکا کێ، هەر کەسێ چاڵ هەڵکەنێ و جینۆسایدی میللەتێکی بێتاوان بکا نەعلەتی خوای لێ بێ، لەناوچێ، النار ذات الوقود، کە چاڵەکانیان پڕ کرد لە ئاگر. ئا ئەو دیمەنە گیراوە لە دوای پرۆسەی بە ناو ئەنفالە و جینۆسایدی میللەتی کوردەوە ئەو زابتانەی کە دەستیان هەبووە لەو کارەدا ویسامی ڕافیدەین و نەوت الحماقەیەکیان دەکردن بە گەردنە سەدام دانیشتووە و دواتر ئەمان دێننە ژوورەوە و یەک یەک مەدالیایەک بەکا بە گەردنیانە کە ئێوە ئەم پرۆسە گەورەتان ئەنجام داوە دواتر دادەنیشێ و دەڵێ کێ بەسەرهاتێکی لایە؟ ئەو عەمەلیەتان چۆن ئەنجامدا؟ یەکێ لە زوباتەکان هەڵدەستێ و باسی خۆی دەکا، ئەڵێ سەیدی ئێمە چووینە دێیەک لەو مەنتیقەی گەرمیانە، لە مەنتیقەی شوان و مەنتیقەی کەرکووکە، دێیەک بوو هیچ کەسی تێیا نەمابوو، باسی خۆی دەگێڕێتەوە و بە کاملی ڤیدۆیی تەسجیل کراوە ئەڵێ ئێمە چووینە ئەو دێیەوە تەنها خشپەی دار و چیلکەیەک ئەگەر لە ژێ پێمانا هاتبێ من چووم بۆ ئەوەی دڵنیا بین کەوا لە هیچ ماڵێکا هیچ زیندەوەرێک نەماوە کەسێ خۆی حەشار نەداوە چوومە ماڵێکەوە دەرگای حەوشەیان نەبوو بە قوڕ سواغ درابوو حەوشەکەیان چوومە ژوورەوە گوێم زرینگایەوە بە دەنگی مناڵێکی ساوا وتم بڕوا ناکەم بە گوێی خۆم چونکە زیندەوەرێک لەم شینە نەماوە چوومە هەیوانەکە لێی نەبوو چوومە ژوورێکی تێ لێ نەبوو دەنگی مناڵیش جار جارەیەک دەهات سەیرم کرد لە پشتی یەکا لانکەیە قایم کراوە کابرا لە تاوانەوە توێتی بەڵکو دوای بگەڕێم و مناڵەکە لە ناو دەچێ لە پشتیرێکی تاریکە لایتم تێگر سەیرەکەم مناڵەکە لە بێشکایە لێی نزیک بوومەوانێ مناڵەکە دەموچاوگەش حەتا بڵێی جوان دەستە خرپنەکانی زەنگیانی شینی تێکراوە لەبەر چاوەزار دەست بۆ دەسرازەکانی دەبا و کە منی بینی زەردەخەنەیەکی کرد وەی زانی بەلایەوە دەچم منیش وتم بزانم برسیەتی ئا لەو کاتەدا دیمەنێکم بینی لایتەکەم تێگرت، ڕسمێک داندراوە، ڕسمی کوڕێکی گەنجی کوردە بە جامانەوە دەستی خستووەتە سەر ملی دەستگیرانەکەی، دیارە ئەمە نۆماڵ بوون و ئەوە نۆبەرەیان بووە. بەجێیان هێشتووە و ئیحتیمالی هەیە کە ئەمە ئەم مناڵەیان بۆ بمێنێ و دواتر بگەڕێنەوە و ڕزگاری بکەن. دڵیان نەهاتووە مناڵەکە لەگەڵ خۆیانا بەرن. لە بێشکا بەجێیان هێشتووە. ئەڵێ لولەی مزەلیەکە کڵاشینکۆفەکەم خستە دەمیەوە دەستی کرد بە مژینی لە تاوانە وای زانی مەمکە شیرە و مەمکی داکێتی زۆری مژی دواتر دەگریا چونکە هیچ قەترە شیرێکی لێ نەدەهات لولەکەم دەرێنایەوە ویستم بە زەین پیابێتەوە خەریب و سۆزم بجوڵێ بڵێ مە مناڵێکی بێتاوان و بیێنم و تەسلیمی جەیشی بکەم بەڵام نا سەیری گەڕامەوە بیرم کردەوە ئەو جامانە بەسەرە ئەمەش کوڕی ئەوە وەکو ئەو دەبێتە مخەڕیب و دژوی حیزب و سەرکردە دەبێ بۆیە ئەمجارە لوولەی تفەنگەکەم خستەوە ناو دەمیەوە، مناڵەکە گەشایەوە جارێشکە پێکەنیەوە، بەڵام ئەمجارە هەموو مەخزەنەکەم لەناو دەمیا تەقاند، هەموو مێشکیم بەو دەشتەیا پڕژاند. ئەو کاتە ئەڵێت چەپڵەیەکی بۆ لێدەن، ویستامێکی تری بدەنێت، چونکە بەڕاستی تۆ دڵسۆزی، ئەوانە هەموو دەبوونەوە نەوەکانی خۆیان، ئەوانەش موخەڕیب و دژی حیزب و سەورە دەردەچوونەوە، مکافئەی دەکا. جا سبحان اللە قورئان لە سەر ئەوە دەڕوا ئەفەرمێ ان بطش ربک لشدید ئایەتەکانی دوای ئەوە درێژ دەبنەوە نایانخوێنمەوە دەفەرمێ ان بطش ربک لشدید بەڵام بزانن گرتنی خوا لێدانی خوا زۆر بە زەبرە کە حەدی خۆی هات لێدانی خوا گەلێ بە زەبرە ئەزانن بەڕێزان دیقەتێک بدەن ئەنفال، کیمیابارانی هەڵەبجە پێنج هەزار خەڵک کوژرا بە یەک لەحزە، پێنجی تریشی هەر بە هەموو ڕۆژێکی مردنە، ئەوەی تریشی هەموو ژیانی مردنە. لە شانزەی سێدا ڕوویدا. وابوو ئەنفال بە هەشت قۆناغ لە مانگی دوودا دەستی پێکرد، لە ئەیلوولە هەشت قۆناغەکە کۆتایی پێهات، چواردەی چوار ناوەڕاستیەتی تەقریبەن، ئا لە چوار لە شانزەی سێدا لەگەڵ چواردەی چوارا حیسابی کە. ئەم حکومەتە کەی سەرنگون بوو ئەم دەسەڵاتە؟ سبحان اللە هەر لە مانگی چوارا لە نۆی چوارا لە بەینی چواردەی چوار و شانزەی سێا قەدەری خوای پەروەردگار بۆی نیشانمان دا ئا ئەو زاڵمە لە بەینی ئەو دوو تاوانەیا زۆری تاوان کرد بوو بەڵام تاوانی قیمە ئەم دووە بوو هیچ پەردەیەک لە بەینی ئەو دوعای مەزڵوم و ئەو خوای پەروەردگارا نامێنێ ئەوانەی ئەنفال کران ویسامی شەرەفیان کراوە بە گەردنا چونکە لەو کاتە کە وتویانە یا اللە هاواریان کردووە پەردەیەک لە بەینی دوعای ئەوان و خوای پەروەردگارا نەما ئەوانە ئیشەڵا هەموو جێگایان بەهەشتە هەموو لە جەنناتە بە ئیزنی خوای گەورە لەگەڵ سدیقین و شەهیدان و پێغەمبەران و ساڵحانا کۆدەکرێنەوە ان بطش ربک لشدید سبحان اللە خوا گرتنەکەی زۆر بەهێزە ئەزانن چۆن ئەم دیکتاتۆرانەی گرت ئەو فیرعەونەی ئەو فیرعەونەی کە ئەو دایکە و پێنج مناڵەکەی خستە ڕۆنی قرچاوەوە خوا لەناو ئاوی نیلا غەرقی کرد شەرمەزاریشی کرد بەوەی لە ئاخر لەحزای گوت ئامنت بربی هاڕون و موسا خوایە پەشیمانم ناماقوڵیم کرد ئیمانم هێنا بە خوای هاڕون و موسا خوا فەرمی تەواو ئەوە هەر بۆ سەرشۆڕی دەبێ ئەوە بڵێی تا ئێستا دەگو خوام ئێستا دەڵێی ئیمانم هەیە کابرا ئەو هەموو ژن و منداڵی ئینکرد وام زان لە مەحکەمەدا قورئانێکی بە باوەش لێوە دەگرت ئەوەش بۆ خۆی سەرشۆڕێش کەی خوا نیشانی ئەدا ئەو قورئانەی دەی فەرموو ئەمە حەرامە تۆ دژی ئەو قورئانە ئەوەت دەکرد دەبێ ئاخی بچیەوە خزمەت قورئانەکە بۆی شەرمەزارتر بی لە جاران خوا ئەویشی لە ناو بر بەڕێزان باوک و کوڕ لەیەک جیا دەکرانەوە، کچ و ژن و منداڵ، ئەو دیکتاتۆری عێراقەتان بە چاوی خۆتان بینی چی لێ بەسەر هات، خۆی لە شوێنێک، کوڕی لە شوێنێک، کچی لە شوێنێک، ژنی لە شوێنێک، ها هەموو لێک جیا بوونەوە، خۆ دەیانتوانی هەموویان بە یەکەوە بن، سەریان لێ تێک چووبوو، بۆ خۆی لە کونێکا وەکو مشک و جرج دەریان لێ ناکا، ئەو پەڕی بێ عیززەتی بوو وەکو مانگا ناودەمیان دەپشکنی، کوڕەکانی جەستەیان چۆن ئی ئەو خەڵکە سووتا ئاوا سووتاندیانن، ژن و منداڵی چۆن ئی خەڵک ئاوارە بوو ئاوا ئاوارەی وڵاتان و سەرشۆڕ بوون. خۆ ئەمە بە دەسەڵاتی خوا نەبێ، بە خوا زەبری کەس نەبوو، ئەو هێزەی کەس بڕوای نەدەکرد ئاوا لێک هەڵبوەشێ، ئاوا بە سەرشۆڕی و زەلیلی. ئەمجا بۆ ئێمەی میللەتی کورد خوا چ حەقێکی بۆ کردین؟ ئەو کەسەی کە مەحکەمەی ئەو زاڵمەی کرد ئەو زاڵمانەی کرد کوردێک بوو حاکم ڕزگار پیاوێکی بەڕێز و موئەدەب و موسڵمان حاکم ڕزگار باسی ئەوە دەکا ئەڵێ لە ناو هەموو سلێمانی و هەولێر و دهۆکە کەسیان بۆ هین نەکرا منیان هەڵبژارد چوومە بەغا چوار حاکمی عەرەبیشان هەڵبژارد بوو کە ئەوانیش بەڕاستی ستەمیان لێکرابوو لەناو هەر پێنجا ها سەیری خوا چەند ئیشی جوانە ئەبێ کوردێک چونکە کورد لە هەموویان زوڵمی زیاتر لێکراوە هیچیان لە خۆیان ڕانەبینی ئەو مەحکەمەیە بگرنە ئەستۆی خۆیان تەکلیفیان لە من کردە بێ من مەحکەمەکە بگرمە ئەستۆم چووم و دوعام کرد ڵە هەموو جارەکە دەچمە مەحکەمە ئەو دوعا دەکەم تم یا ڕەبی خوایە ڕەحمم پێ بکەی نەستەمم لێ بکرێ و نەستەم لە کەس بکەم ئەو تەرازووی عەدالەتە ڕاگرم. ئەها وە لەو کاتە بیرم لە عەدالەت کردبۆوە. هەرچەن ئەو زاڵم بۆ من ستەمی لێ ناکەم لە دادگادا. ئێمە میللەتێکین ئاواین. ئەو دادگەریە زۆر ئەساسە. خوایە ستەم لە کەس نەکەم و نەهێڵم ستەمیش لە میللەتەکەم و لە خۆم بکرێ لە مەحکەمەکەیا. ئەڵێ وەڵڵاهی ئەو ڕۆژە یەکەم ڕۆژی ڕەمەزان بوو بە ڕۆژوو بووم. پارشێویشم نەکردبوو چونکە لە ناوچەی سەوزە لەو مەتعەمەیە پارشێویان بۆ خەڵک ئامادە نەدەکرد وەک ڕۆژانی کە خەڵک نانی ئەخوارد من بە زمانی بەڕۆژەوە بەبێ پارشێو چوومە ژووری مەحکەمەوە ها خەڵکی دیندار و خواناس و شارەزا شارەزاترین کەس لە بواری قانونی نێودەوڵەتی یا لە عێراق ئەو پیاوە بەڕێزە بوو ها خەڵکی بەڕێز دیندارە بەبێ پارشێو بەڕۆژوو بوو لە مەحکەمەیە ئەوە قسەی خۆیەتی بە نووسراو لامە ئەڵە لەو کاتەیە هاتە ژوورەوە سەدام سەلامی لێکردم بۆم هەبوو جوابی نەدەمەوە چونکە مەحکەمە عیبادەتە بەم بەی نەسی فیقی بێ تۆ لە نوێژا بۆ تێ جواب نەدەیەوە بەڵام من جوابی سەلامەکەشم دایەوە بەڵام من بە نەسی فەقراتی قانونی کارم لەگەڵا دەکرد و وەختێکیش کە زانیم ئەو دادگایە وەکو خۆی عەدالەت بەرپاناکە کە بیستم مەحامیەکانی سەدامیان کوشت من دەستم لە کار کێشایەوە نابێ مەباغ قسەی خۆی بکا با لێی گەڕێ ئێمە بڕوامان بە ئازادی هەیە ئێمە میلەتێکین بڕوامان بە دەستور و یاسایە کە یە مەحامیش یەوێ تاوانبارەکە ئالەو کاتەیا دەستی لە کار کێشایەوە ئەمە تۆڵەیەکە خوا بۆ ئێمەی کردەوە ئەی دیکتاتۆر ئەبێ کوردێک لەناو ئەو هەموو عێراقەیا تۆ دادگایی بکا ئەبێ بێی لەبەر دەمیا چۆکدادەی و لەبەر دەمیا دانیشی بەڵێ هەر کەسێ یارمەتی ئەو زاڵمەشی دابێ خوا ڕیسوای کردووە وەڵاهی پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم دەفەرمێ لا یقفن احدکم موقفا یضرب فیه رجل ظلما ئەگەر لە شوێنێکا بینیتان وا کەسێ بە قەمچی و بە شەق و زلە لە کەسێک دەدا بە ناحەق و ناڕەوا تێی کەوتووە و ئەم دەسەڵاتدار و ئەو بێ دەسەڵات لەو شوێنەدا مەبە، لا یقفن، لێی نەبی، خێرا بڕۆ ئەگەر نەدەتوانی دەستی بگری، دوور کەوە و هەڵێ، فإن اللعنة تنزل علی من حضره حین لم یدفعوا عنه، چونکە لەو کاتە نەفرەتی خوا لە ئاسمانەوە بۆ سەر ئەو شوێنەدا دەبارێ، هەر کەسێ دیفاعی لەو مەزڵومە نەکردبێ نەعلەتی خوای لێ بێ، کە ناتوانی دیفاع لێ کەی هەڵێ، دوور کەوەوە چونکە نەعلەتی خوات بەر دەکەوێ. ئەگەر هەر لێی بدرێ، ئەی ئەگەر بخرێتە چاڵەوە بە شۆفڵ و ئەو گڵەی بە سەرا بکرێ و هاواری بە خوا نەوێ بە کەس نەوێ. بەڵام هەر کەس یارمەتی زاڵمی دابێ خوا بەو زاڵمە ڕیسوای دەکا. لە دێر زەمانا پاشایەک داوای کردووە کۆشکێکی گەورەی بۆ بکرێ. وتی زەیم زۆرە ئەمەوێ بیناسازێکی گەورە ئەندازیارێکی بەناوبانگ بێ تەسمیمی کۆشکێکم بۆ بکا. لەو کاتەیا ئەندازیارێک ناوی سینمار بووە، لە کتێبەکەیا وا نووسراوە، لە قیسەسی قورئانیدا، کە شێخ مەحموود میسری نووسیوێتی لە لاپەڕەی سێ سەد و نەوەد و حەوت دا، ئەو سینمارە بیناساز و ئەندازیارێکی بلیمەتی ئەو زەمانە بوو، بە چەند تورەکەی گەورە ئاڵتوونی دایە تا نەخشەی خانووەکەی بۆ کێشا. خانوو تەواو بوو، پاشا چووە ناویەوە، سەرسووڕهێنەرترین کۆشکی زەمەنی ئەو سەردەمە بوو، پاشاکانی دەوروبەر و دەسەڵاتداران و ڕیش سپیانی دەعوەت کردبوو، کە چوونە ناوێەوە هەموو سەرسوڕمانی خۆیان دەردەبڕی لەم قەسرە کە ئەم زاڵمە تێیا دادەنیشێ لەو کاتەیا ئەندازیارەکە وتی پاشا یەکێ لە سەرسوڕهێنەرترین شتەکانی ئەم کۆشکە کە خەڵک نایزانێ ئەوەیە یەک خشتی تێدایە بەس خشتەکە لە شوێنی خۆی بجوڵێنی هەموو بیناکە دەڕووخێ. وتی، کەس ئەمە دەزانێ غەیری تۆ؟ کەس ئەمە دەزانێ؟ لای کەس درکاندووتەوە؟ وتی، نا، فەنی ئەم قەسرە لەوەدایە بەس بەو خشتەوە بەندە، دەرت هێنا هەمووی لەبەرێک هەڵدەوەشێ، هەمووی ئەڕووخێ. وتی، دەی بیگرن و خێرا لەسەری دەن و سەری بپەڕێنن، نەوەکو ئەمنی هێنێ لای کەس بدرکێنێ، ڕۆژێ قەسرەکەم بەسەرا بڕووخێنن. ئەو ئەندازیارەی چەند ساڵ خەریکی نەخشەیەکی ئاوا بلیمەتانە بوو، بە دەستی ئەو زەڵمە سەری پەڕێندرا. موکافائەکەی سەرپەڕاندنی خۆی بوو. دەی با یارمەتی قەت زاڵم نەدەین قەت لە ڕیزی زاڵما نەبی ئا ئەمانەمان گێڕایەوە بۆ ئەم گەنج و جوانانەی کە زۆربەیان لەو کاتەیا ڕەمبێ لە دایک بووبن یان هێشتا لە دایک نەبووبن ئەمە ئەمە میللەتی ئێمەیە ئەوەی کە لە قورئان و حەدیسا باس کراوە ئەو جینۆساید و قەتڵ و عامە ئاوا بەسەر ئێمەی میللەتی کوردا هێنراوە بەڵام ئەمە دەستی ئیسلامی تێدا نەبووە ئەوە ئەو ئیسلامە باسی ئەوە دەکات لە زەمانی پێش ئێوەدا خەڵک ئاوای لێ دەکرا و ئێوەی مسوڵمانیش ئاواتان پێکرا ئەبێ ئینسان حەق بداتە دەست خوا ها خوا قەت زوڵم لە ئەستوریا دەپچڕێ و ناهێڵێ هیچ کێ لێی بەسەرەوە بچێ دوو ساڵی بەسەرا تێ نەپەڕی کۆشک و تەلاری ئەو زاڵمانە بە ڕیسوایی بە زەمەنێکی زەلیلی زۆر هەتا بە ڕیسواترین ڕیسوایی مێژوویی کۆتایی بە دەسەڵاتیان هات ئەم دەسەڵاتەی ئەمڕۆ ئەو حکومەتەی ئەمڕۆیی هەموومانە کەس منەتمان بەسەرا نەکا کاربەدەستێکی بەڕێز بڵێ ئەوەی شان و باڵی منە بەخوا برا ئەوەی ئەو ئەو خەڵکەیە هەموو ئەو خەڵکە ئەوەی لە ئەم مجەمەعانە دابوو هەمووی خۆ ئەلەنفال کرابوو بەخوا ئەوەی کوێتیش ڕووی نەدا ئێمەش ئەوە مەسیرمان دەبوو کەواتە هی هەموومانە هەموومان قوربانیمان لە پێناوا داوە و پاداشتی بنەماڵەی کەسانی جینۆساید کراو و ئەنفال کراو تەنها بە مووچەیەک بە پارچەی ئەرز نادێتەوە ئەبێ میللەت بە چاوی ڕێز سەیری ئەوانەکا ئەوانە جگەر گۆشەکانی خۆیان کردە قوربانی ئەم وڵاتە، ئەوانە ویسامی شەرەفی ئەم وڵاتە، ئەنفال ناسنامەی میللەتی کوردە، ئەوانە ڕۆڵەکانیان جێگای فەخرن چونکە بوونە ناسنامەی میللەتێکی مەزڵوم، ئەبێ بە هەموومان بە چاوی ڕێز بە تایبەت دامودەزگاکانی حکومەت ڕێزی تایبەتیان لێ بگرن و بە دەستکەوتەکانی ئەم حکومەتەی بە ی هەموومان بزانین هی کەس نیە بە تەنیا کەس منەتمان بە سەرانەکە پێمان نەفرۆشێتەوە هەموومان لە پێناویا قوربانیمان داوە ئەمجا ئەوەی کە هەمانە بیپارێزین وەحدەت و برایەتی خۆمان پارێزین ڕوو لە خوا کەین وەڵاهی بەڕێزان ئێستا حاڵی میللەتی کورد ڕەنبە لە سەردەمی حەفتا و چوار خراپتر بێ ئێستا ڕۆژانە پێرێ و ئەوانە کابرایەک لە بەغا تەسریحێکی دا وتی حەق وایە کوردەکان وەکو زەمانی ئەنفالەکان لێ بکەنەوە یانی هێشتا هیچ دەسەڵاتی نیە ئەمە قسەی ناو ناخێتی ڕۆژێ ئەگە دەسەڵاتی بە ئاوات لێ دەکاتەوە لەبەر ئەوە با ئەمانەی خۆشمان لە بینی خۆیاندا تەبابن لەگەڵ میلەتیشا تەبابن ئەو هەموو پارە زۆرە ئەو هەموو سەرەت و سامانە هەیە با بگەڕێنەوە بۆ عەدالەت ئەزانی میلەت لەکە لە دیاخی دەبێ کە بزانێ ئەم نیشتیمانە هی خۆی نییە کە سەروەت و سامانی ئەو وڵاتە هەی تۆیە و هی من نیە، بەڵام کە منیش زانیم منیش وەک تۆی سەرکردە بەشم هەیە، وەک تۆی حیزبی بەشم هەیە، مناڵەکەی منیش وەکو تۆ مافی هەیە، بەخوا منیش مناڵەکەی خۆم دەکەم بە قوربانی ئەو وڵاتە، بەس دوژمن دایمە لەوەوە زەفەرمان پێ مەڵێ دەستی دەرەکی، قەت با هەرێمی کوردستان لە دەستی دەرەکی نەترسێ، کەس نابێتە پیاوی دەستی دەرەکی کاتێ کە نەبینێ خیانەتی لێ دەکرێ، بەڵام کە زانیم تۆ هیچم نادەیتێ و لەسەر کەللەسەری من بەخێو دەبی، خوێنم دەم مژی وەکو زەرو کابرا ئەمجا خیانەت بە نیشتیمانەکەش دەکا ئەڵێ دەستی بێگانە بگرم باشترە لەمەی خۆم با ئەو بم خواو تۆ نەم خۆی لەبەرئەوە عەدالەت سەرچاوەی پاراستنی ئەو دەسکەوتەیە کە ئەمڕۆ بەدەستمان هێناوە گەڕانەوە بۆ ژێر سێبەری قورئان بۆ ژێر سێبەری دین وەڵاهی ئەم جیهانە بە سێبەری ئەو قورئانە کەس مافی پێشێل ناکرێ نە بێدین نە دیندار با نەینە سەر تەلەفیزۆنەکان ئافرەتێک پیاوێک کەسێک دێنن توخوا ئەم وڵاتە هیچ موشکیلەی نیە لەسەر مافی ئافرەت و لەسەر مافی نازانم چی و قورئان وابوو تخوا ئەمانە قسەن ئەوانە ئیعلامیان پێوە بکوژرێ با بگەڕێینەوە ئا ئەمانە بۆ میللەتی خۆمان باس کەین بڵێ ڕۆڵە گەنجەکەم تۆ ئا ئەمەت لێ بەسەر هاتووە ئەم دەسکەوتانەی ئەمڕۆ هەروا بە هەوانتە دەست نەهاتوون پارێزگاری کردنیان پێویستە باشترین شوراش عومەری کوڕی عەبدولعەزیز ئاماژەی پێکردووە پاشایەک دەسەڵاتداران وتیان قوربان پارەمان بۆ بنێرە بە دەوری شارەکاندا شورا دروست دەکەین قەڵایەکی واز دوژمن زەفەری پێ نەبا وتی ڕۆڵە گیان شورای شار بە بەردودار و قەڵا ناکرێ بە عەدالەت دەکرێ ئەگە عەدالەتت بەرپا کرد هەر یەکە بۆ خۆی سەربازێکە لە ماڵی خۆیەوە نایەڵە دوژمن بێتە ژوورەوە بەڵام هەموو دەوری شارەکە شورا بێ ئەوەی لە ناو شارەکەدا زوڵمی لێ بکرێ بۆ خۆی دەرگاکەی لێ دەکاتەوە با بە عەدالەت شورای ئەم دەستکەوتانەی ئەمڕۆ بکەین. ئومێدەوارم خوای پەروەردگار سەبووری دڵ و دەروونی ئەوانەی ئەنفالیان هەیە، جینۆسایدیان هەیە، شەهیدیان هەیە بدات، چونکە ئەو دڵ و دەروونە بەس بە خوا ساڕێژ دەکرێ و سەبووری دەدرێ. ئەوانەش ان شاء اللە جێگایان بەهەشتە لە خزمەتی پێغەمبەران و شەهیدان، هەموومان لە بەهەشتا بە خزمەتیان دەگەین و پێدیداریان شاد دەبینەوە. خوای پەروەردگار ڕەحممان پێ بکەی خوایە ڕەحم بە حاڵمان بکەی یاڕەبی خوایە جارێش کە ئەو ستەمانەمان لێ نەکرێتەوە خوایە لە ستەمی دەرەکی بمان پارێزی خوایە ئەم کاربەدەستانەی ناو خۆشمان عەدالەت و دادپەروەری بچێتە دڵ و دەروون و دەست و قەڵەم و ئیشیانەوە یاڕەبی خوایە عەدالەتمان بەسەرا بچەسپێ خوایە نە زاڵم بین نە زوڵممان لێ بکرێ یاڕەبی خوایە ئەم وڵاتە لە ژێر دەستی ستەمکار ڕزگاری بۆ خوایە جارێش کە نەکەوێتەوە ژێر قاچی ستەمکارانەوە بە کردەوە پیسەکانی خۆمانمان لەگەڵ نەکەی خوایە زۆر جار ناشکوریمان کردوە بەم هەموو هەوا ئازادیە خوایە بە ناشکوری خۆمان نەمانگری و ئەم ئازادیەمان لێ تێک نەدەی خوایە دەرگای ڕزق و ڕۆزی فراوانترمان لێ بکەیەوە بەهارمان ڕەنگیتر بێ بارانی ڕەحمەتی زیاترمان بەسەرا ببارێ ئەوەمان چاکین چاکترمان کەی نەوەمان خراپ و لار و لەوێنین خوایە هیدایەتی بە خێرمان بدەی ئەو خێزانانەی تەبا و ئاسودەن خوایە زیاتر ئەمەلیان پێ بدەی زیاتر ماڵ و مناڵیان ساڵح کەی ئەوانەی ناکۆکن ئیسلاحی حاڵیان بکەی مناڵی نوێ پێی ببەخشی ئەوەی نەخۆش ئێ خوایە شیفای بۆ بنێری خوایە شیفای نەخۆشەکان بنێری دڵ و ئاسودەی بۆ دڵ بە غەمەکان بنێری ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی یاڕحمە ڕاحمین ئامین ئامین والحمدللە رب العالمین.